تلک آیات الکتاب الحکیم. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمی زاد و پەری کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە ئایا چ سەرسوڕمانیەکی بۆ خەڵکی تێدایە کە ئێمە وەحی و نیگامان نارد بۆ پیاوێک لە خۆیان کە خەڵکی بێدار بکەرەوە و دایان بچڵەچێنە تا خودا ناس و خودا پەرست بن و مژدە بدە بەوانەی باوەڕیان هێناوە کە بێگومان پلەوپایەی بەرز و بڵندیان بۆ هەیە لە لای پەروەردگاریان ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێ شتی لەو بابەتانە لە ڕاددەی بۆچوونی ئێمە بەدەرە. تەفسیری ئەم ئایەتەیان لە پێشەوا مالیک و ئەحمەد پرسیوە لە وەڵامدا وتوویانە، وەستانەکە حەقیقەتی هەیە، چۆنیەتییەکەی شاراوەیە، پرسیارکردن دەربارەی بیدعەیە، باوەڕبوون پێی واجبە. هەر خۆیشی پلانی هەموو شتێک دادەنێت و هەموو شتێک ڕێکدەخات. هیچ کەس نییە شەفاعەتخواز و تکاکار بێت مەگەر دوای مۆڵەتی ئەو زاتە، گەڕانەوەی هەر هەمووتان بۆ لای ئەو زاتەیە، بەڵێنی خودا هەمیشە ڕاستە و دروستە و نەگۆڕە، بەڕاستی خۆی سەرەتا دروستکراوان بەدی دەهێنێت و دوایش وەک خۆیان لێدەکاتەوە تا لە قیامەتدا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و بە دادپەروەری پاداشتیان بداتەوە. ئەوانەشی کە بێ باوەڕ بوون خواردنەوەی لە کوڵ و سزای بە ئێش و ئازاریان بۆ ئامادەیە بەهۆی ئەوەی کە بڕوایان پێ نەدەکرد. خودا ئەو زاتەیە کە خۆری کردووە بە سەرچاوی تیشک و ڕووناکیەکی پڕشنگدار مانجیشی کردووە بە سەرچاوی ڕووناکی چەندەها جێگەی هەڵهاتن و ئاوابوونیشی بۆ دیاری کردووە جگە لەوەی هەر شەو بە شێوەیەک خۆی دەنوێنێت تا بزانن و بیکەنە بنەمای ساڵ ژمێری و حساب ڕاگرتن خدای گەورە ئەوەی بەبێمە بەس دروست نەکردووە بەڵکو هەمووی لەسەر بنچینەی حەق و ڕاستی بەدیهێناوە بەڕاستی ئەوانەی کە بەتەمای ئامادەبوونی بەر بارەگای ئێمە نین و باوەڕیان پێی نییە و ڕازی بوون بە ژیانی ئەم دنیایە و دڵنیا بوون پێی و دڵیان پێی خۆش بوو ئەوانەشی کە خۆیان غافڵ و بێ ئاگان لە ئایەت و نهێنی دروستکراوەکانی ئێمە سەرنجی نادەن و بیری لێ ناکەنەوە ئولائیک مەواهم النار بما كانوا یەکسیبون وآخر دعواهم ان الحمدللە رب العالمین. دوعا و پاڕانەوەیان لە بەهەشتدا ئەمەیە، پەروەردگارا، پاکی و بێگەردی و ستاییش شایستەی تۆیە ئەی خودای مێهرەبان، چاک و چۆنیشیان لەوێ سەلام کردنە، دواهەمین گوفتاریشیان دوای هەموو ناز و نیعمەتێک، دوای هەموو بەخششێک ئەوەیە کە پڕ بە دڵ لە ناخی دەروونیانەوە بەڕاستی دەڵێن، الحمدللە رب العالمین. ئەگەر خودا خەڵکی تووشی شەڕ و ناخۆشی بەزوویی بکردایە لەسەر داخوازی خۆیان کاتێک تەنگەتاو دەبن هەروەکو چۆن بۆ داخوازی خێر پەلەیانە ئەوە هەر هەمویان کۆتایی بە ژیانیان دەهێنرا بەڵام خودای گەورە واناکات بەڵکو دەفەرموێت جا ئەوانەی بەتەما نین ئامادەی بەردەم بارەگای ئێمە ببنەوە باوەڕیان پێی نییە ماوەیەک وازیان لێدەهێنین تا لەستەمیاندا ڕۆبچن و سەرگەردان بن. هەروا دەڕوات بە ڕێدا و بارودۆخی ئەوسای فەرامۆش دەکات، هەر وەک ڕۆژێ لە ڕۆژان هاواری لە ئێمە نەکردبێت و لە ئێمە نەپاڕابێتەوە تا ناخۆشی و زیانێک کە تووشی بووە لێی دوور بخەینەوە. ئا بەو شێوەیە بۆ لە سنوور دەرچووان ئەو کار و کردەوانەی کە دەیانکرد ڕازێنراوەتەوە. سوێن بە خودا، بێگومان ئێمە لە سەدەکانی پێش ئێوەدا خەڵکێکی زۆرمان لەناو بردووە کاتێک ستەمیان کردووە و ڕۆچوون تیایدا. لە کاتێکیشدا پێغەمبەرەکانیان بە بەڵگەی زۆرەوە بۆ هات و پەیامی خودایان پێ ڕاگەیاندن و نەبوو باوەڕشان پێ بهێنن ئێمەش تۆڵەمان لێسەندن ئابە و شێوەیە تۆڵە لە قەوم و گەلانی تاوان بار دەکەینەوە قورئانێکی جگە لەمە بهێنە و بیخوێنەرەوە، یا بیگۆڕە بە شێوەیەکی تر، تۆش ئەی محەممەد پێیان بڵێ، من بۆم نییە لە خۆمەوە بیگۆڕم، من شوێنی هیچ شتێک ناکەوم جگە ئەوە نەبێت کە بە وەحی پێم دەگات، بەڕاستی من دەترسم ئەگەر یاخی بم لە پەروەردگارم و نافەرمانی بکەم گیرۆدەی سزایەکی سەختی ڕۆژێکی زۆر گەورە ببم. پێیان بڵێ ئەی پێغەمبەر ئەگەر خودا بیویستایە ئەوە قورئانم بەسەردا نەدەخوێندنەوە خداش ئاگاداری نەدەکردن پێی چونکە بەڕاستی ئاشکرایە کە من تەمەنێکی دوور و درێژم لە ناوتاندا بەسەر بردووە پێش هاتنی قورآن بێ ئەوەی وشەیەک لەم قورآانە بزانم کەواتە بۆچی عقل و بیر و هۆشتان ناخەنەکار سبحانە وتعالی عما یشرکون بێ باوەڕان و خودانەناسان شتێک دەپەرستن لە جیاتی خودا نە زیانیان پێدەگەیەنێت نە قازانج دەشڵێن ئا ئەو بتوشتانە تکا کارمانن لە لای خوددا پێیان بڵێ ئەی محەممەد باشە ئایا ئێوە خوددا ئاگادار دەکەنەوە بە شتێک کە لە ئاسمانەکان و لە زەویدا هەبێت و خوددا نەیزانێت خەڵکی لە سەرەتای پەیدابوونیاندا بەش بەش نەبوون، بەڵکو تەنها یەک پارچە بوون، یەک ئایین بوون، یەک بیروباوەڕ بوون. جا کە زەمان تێپەڕی و زۆر بوون و لە سەرچاوەی نووری پێغەمبەرایەتی دوورکەوتنەوە، ناکۆکی و جیاوازی لە نێوانیاندا پەیدا بوو، بەش بەش بوون. خۆ گەر بڕیاردادەی پێشتر لەلایەن پەروەردگارتەوە نەبوایە، ئەوە دادپەروەری هەر لە دنیادا لە نێوانیاندا ئەنجام دەدرا. ئەوە بایەکی توند و بەهێز و سەخت بەرەو کەشتیەکە بێت و هەڵبکات لە هەموو لایەکەوە شەپۆڵ بۆیان بێت ئیتر وابزانن کە دەورە دراون و ڕزگار بوونیان ئەستەمە ئا لەو کاتەدا خەڵکەکە بە سۆزەوە هانا و هاوار بۆ خودا دەبەن دڵنیان خودا نەبێت کەس ناتوانێت فریایان بکەوێت لە کاتێکدا بیر و باوەڕ و ئاینیان بە تەواوی پاک و پوخت و یەکلایی دەکەنەوە بۆ خودا بۆیە بە سۆزەوە دەڵێن سوێن بە خودا ئەی خەڵکینە! بەڕاستی ستەمکردنتان تەنها لەسەر خۆتان دەکەوێت و بە زیانی خۆتان تەواو دەبێت ئێوە بەو ستەمکاریە خۆشی و ڕابواردنی ژیانی دنیاتان دەوێت لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئێمەیە و ئەو ساگادارتان دەکەینەوە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەتان کرد کذلک نفصل الایات لقوم یتفکرون بێگومان نمونەی ژیانی ئەم دنیاە هەر لەو بارانە دەچێت لە ئاسمانەوە دامان باراندووە جا بەهۆیەوە ڕوەکی زەوی گەشە دەکات و بە یەکدا چوون بەروبوومی خۆی پێشکەش دەکات لەو خۆراکانەی کە هەم خەڵکی و هەم ئاژەڵیش لی دەخۆن هەتا کاتێک وای لێ دێت زەوی بە جوانی نەخش و نیگاری خۆی دەردەخات و خۆی دەڕازێنێتەوە خەڵکەکەی وا گومان دەبن بەڕاستی هەمیشە دەسەڵاتداری تەواون بەسەریدا ئالەو کاتەدا کە خەڵکی خراپ و غافڵن و دڵیان بە دنیا خۆشە و هەرچی گوناه و تاوانە دەیکەن ئەوە فەرمانی ئێمەیان بۆ دەردەچێت لە شەودا یا لە ڕۆژدا ئەوسا وەک کشت و کاڵی دروێنە کراوی لێ دەکەین هەروەکو دوێنێ نەبوو بێت. خودای گەورەش بانگەواز دەکات بۆ بەهەشتی پڕ لە شادی و ئاشتی و ئاسایش هەر کەسێک ئەو زاتە بیەوێت خۆیشی هەوڵ بدات بۆ بەدەستهێنانی ڕێنمویی دەکات بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. للذین احسنوا الحسنی وزیادە ولا یرهق وجوههم قتر ولا ذلە ئولائیک اصحاب الجنە هم فیها خالدون بۆ ئەوانەی چاکەیان کردووە پاداشتی چاکتر و بەهشتی بەرین و زیاتریش ئامادەیە بە چەندەها قات لە ڕیواەتێکدا کە پێشەوایان ئەحمد و مسلیم ڕیواەتیان کردووە ئەو زیادەیە تەماشاکردنی ڕوخساری پڕ لە نور و قەشەنجی زیاتی پەروەردگارە ڕوخساریشیان ڕەشی و تاڵی و ڕیسوایی و زەلیلی و مادوێتی پێوە دیار نییە ئەوانەشی گوناه و تاوانەکانیان ئەنجام داوە، هەرچەندە پاداشتی هەر گوناه و تاوانێک بە قەدەر خۆی دەدرێتەوە، بەڵام هەندێک ئەوەندە تاوانبارن خەجاڵەتی و سەرشۆڕی و ڕوو ڕەشی ماندووی کردوون، کەس نییە پەنایان بدات و بیانپارێزێت لە خەشم و قینی خودا. فزیلنا بینهم وقال شرکاؤهم ما کنتم ایانا تعبدون ئەمانەش لە ڕۆژێکدا دەبێت کە هەر هەموو خەڵکی کۆدەکەینەوە بۆ لێپرسینەوە پاشان بەوانە دەڵێن کە شەریک و هاوەڵیان بۆ خوددا بڕیارداوە خۆتان و ئەوشتانەی کە دەتان پەرست لە جێی خۆتان بوەستن و مەجوڵێن ئەوسا مشریکەکان لە پەرسراوەکانیان جا دەکەینەوە ئا لەوێدا لە گۆڕەپانی مەحشەر و لێپرسینەوەدا هەموو کەس دەرەنجامی کار و کردەوەی ڕابردووی هەست پێ دەکات کە پێش خۆی ڕەوانەی کردووە ئەوسا هەمووان دەگەڕێنرێنەوە بۆ لای خوددا خاوەنی ڕاستەقینە و پەروەردگاری حەق هەرچیەکیش بەنا حەق دەیان پەرست و هەڵیان دەبەست و پێی هەڵخەڵەتاو بوون ون دەبێت و لە ناو دەچێت. فسیقولون اللە فقل افلا تتقون ئەی پێغەمبەر پێیان بڵێ کێ هەیە لە ئاسمانەوە بەهۆی تیشکی خۆر و بارانەوە و لە زەویەوە بەهۆی خاک و ئا و هەواوە ڕسق و ڕۆزیتان بۆ فەراهەم بهێنێت و پێتان ببەخشێت ئەی کێ هەیە خاوەنی دەستگاکانی بیستن و بینین بێت توانای بیستن و بینینتان پێ ببەخشێت ئەی کێ زیندوو لە مردوو دەردەهێنێت و مردوو لە زیندوو دەردەهێنێت، هەروەها کێیە کە هەموو کار و فەرمانەکان جێبەجێ دەکات و گۆڕانکارییان بەسەردا دەهێنێت، لەبەرامبەر هەموو ئەو پرسیارانەوە خەڵکی دەڵێن، اللە، خودا، هەموو ئەو کارانە و زیاتریش زۆر بە ئاسانی ئەنجام دەدات لە ڕێگەی یاسا و بەرنامەیەکەوە کە هەر خۆی دایڕشتووە، کەواتە پێیان بڵێ، ئایا ناترسن لە سەرەنجامی یاخیبوونتان؟ ئەی پێغەمبەر تۆ بڵێ، هەر خودا، اللە، هەر ئەو دەتوانێت لە سەرەتا و نەبوونەوە خەڵکی و هەموو شت دروست بکات و پاشان دوای مردن و نەمان دووبارەی بکاتەوە. کەوابوو چۆن لادەدرێن لە حەق بەهۆی درۆ و پڕوپاگەندەوە قل هل من شركائكم من يهدي إلى الحق هەروەها پێیان بڵێ، ئایا کەسێک یا شتێک هەیە لە پەرستراوەکانتان هیدایەت و ڕێنمووی بکات بۆ ڕێبازی حەق و ڕاستی بێگومان نەخێر دەی پێیان بڵێ خدا ڕێنمووی بۆ حەق و ڕاستی دەکات جا ئایا کەسێک ڕێنمووی بکات بۆ حەق و ڕاستی شایستەترە کە پەیڕەوی بکرێ یا کەسێک ڕێنمووی وەرناگرێت مەگەر ڕێنمووی بکرێ زۆربەیان شوێنی هیچ شتێک ناکەون تەنها گومان نەبێت بەڕاستی گومانیش هیچ سوودێک بە خاوەنەکەی ناگەێنێت لەبارەی حەق و ڕاستیەوە بەڕاستی خدا زانایە بە هەموو و کار و کردوانەی کە ئەنجامی دەدەن وما كان هذا القرآن أن يفترى من دون الله ولكن تصديق الذي بين يديه بەڵکو لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە دەڵێن کە محەممەد قورئانی هەڵبەستووە، بڵێ، دە ئێوەش سوورەتێک وەک سوورەتەکانی داڕێژن و بیهێنن، داوا بکەن لە هەر کەسێکی تر کە دەتوانن جگە لە خودا کە یارمەتیتان بدات درێغی مەکەن ئەگەر ڕاستگۆن. بل کذبوا بما لم یحیطوا بعلمه ولما یاتهم تاویله کذلک کذب الذین من قبلهم فانظر کیف کان عاقبة الظالمین بەڵکو سەرەڕای ئەو هەموو بەڵگانە ئەوانە بڕوایان بە قورئان نەکردووە کە هیچ شتێکیان نەزانیوە دەربارەی هێشتا بۆیان نەهاتووە سەرنجامی ئەو بەڵێنانەی کە بەڵێنی پێداون لەو خەڵکەدا کەسانێک هەن ئیمان و باوەڕ بە قورئان دەهێنن و هەشیانە ئیمان و باوەڕی پێ ناهێنن پەروەردگاری تۆش هەمیشە ئاگادارە بەوانەی کە تۆوی خراپە دەچێنن وئین کەذەبوکە فەقل لی عەمەلی وەلەکم عەمەلکم ڕۆژێک دێت خودا هەر هەمووانیان کۆ دەکاتەوە وا هەز دەکەن تەنها سەعاتێک لە ڕۆژیان پێچووە خزمان و ناسیاوان هەمووان یەکتر دەناسنەوە بێگومان ئەوانەی کە بڕواان نەبوو بە ئامادەبوونی بەردەم دادگای خوددا خەسارەتمەندی و زەرمەندیەکی زۆر ڕویان تێدەکات پێیان بڵێ، من تەنها پێغەمبەرم، توانای ئەوەشم بەدەست نییە کە زەرەرێک یا قازانجێک بەخۆم بگەیەنم مەگەر ئەوەی کە ویستی خودای لەسەر بێت، هەموو قەومێک کاتی دیاریکراوی خۆی هەیە بۆ کۆتایی هاتنی، هەرکاتێک ئەو ساتە گەیشت ئەوە نە تاوێک دوا دەکەون نە ساتێکیش پێش دەکەون. بڵێ، بەڵێ ڕاستە، سوێن بە پەروەردگارم، بەڕاستی ئەوە حەقیقەتێکە و هەر پێش دێت و ئێوە ناتوانن خودا دەستەوسان بکەن. وەلەو ئەن لکل نفس ظلمت ما فی الارض لافتدت به، ئەوانە لە دەروونەوە زۆر پەشیمانن کاتێک سزا و ئازاری چاوەڕوان نەکراو دەبینن. ئەوسا داوەری لە نێوانیاندا لەسەر بنچینەی دادپەروەری ئەنجام دەدرێت و ئەوانە هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت. ئەلا ئین للە ما فی السماوات والأرض قل آللە اذن لکم ام علی اللە تفترون پێیان بڵێ هەواڵم بدەنێ ئێوە چۆن لە خۆتانەوە و ڕسق و ڕۆزیی کە خوددا پێی بەخشیون دابەشی دەکەن و هەندێکی بە حەرام دادەنێن و هەندێکی بە حەڵال کەچی باوەڕتان بە بەرنمەی خوددا نییە پێیان بڵێ ئایا خوددا خۆی مۆڵەتی ئەو کارەی پێداون یاخود لە خۆتانەوە شت بەدەم خودداوە هەڵدەبەستن باشە ئاخۆ لە ڕۆژی قیامەتدا گومان و بۆچوونی ئەو کەسانە چۆن بێت کە درۆ بەدەم خودداوە هەڵدەبەستن ئایا وا دەزانن لێپرسینەوە نییە؟ بەڕاستی لەگەڵ لاری زۆربەی خەڵکیدا خدا هەر خاوەنی فەزلە بەسەریانەوە هەرچەندە زۆربیان سوپاس ناپەزێڕ و بێ ئەمەکن. ئەی پێغەمبەر تۆ بە هیچ کارێک هەڵناسی هیچ بەشێک لە قورآن ناخوێنیتەوە کە ئێمە ئاگادار نەبین ئێوە ژەی خەڵچینە بە هیچ هەڵس و کەوتێک هەڵناسن کە ئێمە شاید نەبین بەسەریەوە لە کاتێکدا ئەنجامی دەدەن و تێیدا ڕۆدەچن هیچ شتێکیش لە پەت خەڵچینە بە هیچ هەڵس و کەوتێک هەڵناسن کە ئێمە شاید نەبین بەسەریەوە لە کاتێکدا ئەنجامی دەدەن و تێیدا ڕۆدەچن هیچ شتێکیش لە پەت خەڵچینە بە هیچ هەڵسوکەوتێک هەڵناسن کە ئێمە شایەد نەبین بەسەریەوە. ان اولیاء اللە لا خوف علیهم ولا هم یحزنون. ئاگادار بن کە بەڕاستی چاکان و خۆشەویستانی خودای میهرەبان نەترس و بیم ڕوویان تێدەکات لەسەرە مەرگ و لە ڕۆژی لێپرسینەوەدا نەغەم و پەژارە و دڵتەنگی دایان دەگرێت بەڵکو فریشتەکان لا تبدیل لکلمات الله ذلک هو الفوز العظیم هەر بۆ ئەوانە مژدەی کامەرانی و بەختەوەری لە ژیانی دنیادا کە مژدەی قورآن و فرەرمودەیە لە قیامەتیشدا مژدەکان هەموو دەبنە واقع و هەموو مژدە قورآانیەکان بە زیادەوە دێنەدی هەر زاتی خودایە کە شەوی بۆ بەدی هێناون تاوەکو تێیدا بحەوێنەوە، ڕۆژیشی کردووە بە ڕووناککەرەوە تا کار و کاسبی تێدا ئەنجام بدەن. بەڕاستی ئا لەو دیاردانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن لەسەر دەسەڵات و توانایی پەروەردگار بۆ کەسانێک کە ببیستن و تێبگەن. قالوا اتخذ الله ولدا سبحانه هو الغني له ما في السماوات وما في الأرض ان عندکم من سلطان بهذا اتقولون علی الله ما لا تعلمون خودا نەناسان دەڵێن خودا منداڵی بۆ خۆی بڕیارداوە پاچی و بێگەردی شایستەیە و خدایەیە ئەو زاتە بێنیازە پێویستی بە کوڕ و کچ نییە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەر خوددا خاوەنیانە بەڵکو هەموو دەسکەوتەکەیان ژیانی دنیا و ڕابواردنی دنیایە، لەوەو دوا گەڕانەوەیان بۆ لای ئێمەیە، ئەوسا سزای بە ئێشیان دەدەین و تاڵاو دەکەین بە گەرویاندا بەهۆی ئەوەی کە بێ باوەڕ دەبوون پێی. واتل علیهم نبأ نوح اذ قال لقومه یا قوم ان کان کبر علیکم مقامی وتذکیری بآیات الله فعلی الله توکلت ئەی پێغەمبەر بەسەرهات و هەواڵی نوح بەسەرە و خەڵکەدا بخوێنەرەوە کاتێک بە قەومەکەی خۆی وت ئەی قەوم و کەسم ئەگەر ئێوە سەغڵەتن بەمانەوەی من لە ناوتاندا و یاد خستنەوەی ئاەتەکانی خوداتان لەلا گرانە ئەوە دڵنیابن کە من کۆڵ نادەم پشتم بە خوددا بەستووە لەو کارمدا ئیتر ئێوە چیتان لە دەست دێت درێغی مەکەن خۆتان و بتەکانتان و هاوبیر و باوەڕەکانتان بکەونە خۆ و ڕای خۆتان کۆبکەنەوە پاشان باشکرا چی دەکەن بیکەن هەرچیتان لە دەست دێت دژ بە من ئەنجامی بدەن منەتتان نەبێت مۆڵەتم مەدەن فإن توليتم فما سألتكم من أجر إن أجري إلا على الله وأمرت أن أكون من المسلمين پەروەردگارا بەڕاستی تۆ لە ژیانی دنیادا ناز و نیعمەت و ماڵ و حاڵ و جێگە و ڕێگەی خۆش و ڕازاوت بەخشیوە بە فرعون و دار و دەستەی پەروەردگارە ئەو شتانە بووەتە هۆی ئەوەی کە خەڵکی لە ڕێباز و بەرنمەی تۆ وێڵ و گومڕابن پەروەردگارە ماڵ و سامانیان تەفروت و نابکە و کوێری بکەرەوە دڵیان بگوشە پەروەردگار فەرمووی، بێگومان دوعای هەردووکتان وەرگیرا، وا دیارە هاڕوون عەلەیهی سەلام بە کوڵ ئامینی کردووە، بەڵام ئێوە هەر بەردەوام بن لەسەر ڕێبازی ڕاست و دروستی هیدایەت و شوێن ڕێبازی ئەوانە مەکەون کە حەق نازانن و نافامن. وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا وأنا من المسلمین. ئەوسا نەوەی ئیسرائیلمان بە دەریادا پەڕاندەوە، فیرعەون و سەربازانی بۆ ستەم و دەستدرێژی شوێنیان کەوتن، تا ئەو کاتەی کە ئاوەکە چووەوە باری ئاسایی خۆی، فیرعەون خەریک بوو دەخنکا، ئا لەو کاتەدا وتی، ئەمڕۆ ئیتر لاشەی تۆ ڕزگار دەکەین تا ببێتە معجزە و پەند و ئامۆژگاری بۆ ئەوانەی دوای تۆ دێن دیارە خدای گەورە پاراستویەتی لەوەی کە ماسی بیخوات شەپۆڵی دەریا گەیاندیە کەنار تا ئەوانەی کە بە خدایان دەزانی بە چاوی خۆیان بیبینن کە فرعون ئادەمی زادێکە وەک ئەو خەڵکە و ببێتە پەند بۆ هەموو پاشا و زۆردارەکانی سەرزەوی کە ئەوە سەرنجامی مسۆگەری هەمویانە جا ئەوان جیاوازی و ناکۆکیان نەبوو هەتا زانست و زانیاری تەواویان بۆ هات کەچی ئەوان دینی خودا کە هۆی یەکبوون و یەکگرتوویە کردیانە هۆی دووبەرەکی و جیاوازی هەرچەندە زانست و زانیاریشان لەو بارەیەوە هەبوو بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد داوەری دەکات لە نێوانیاندا لە ڕۆژی قیامەتدا لەو کێشە و شتانەدا کە ئەوان جیاوازی و ناکۆکی تێدا دەکەن. فإن كنت في شك مما أنزلنا إليك فاسأل فاسأل الذین یقرؤون الکتاب من قبلک لقد جاءک الحق من ربک فلا تکونن من الممترین جا ئەگەر تۆ دەربارەی ئەو شتانەی کە بۆمان دابەزاندویت لەبارەی نەوەی ئیسرائیلەوە لە شک و گوماندایت ئەوە پرسیار بکە لەو کەسانەی کە پێش تۆ لە تەورات شارەزان و دەیخوێندنەوە هیچ کەس بۆی نییە باوەڕ بهێنێت هەتا هەوڵ نەدات و خۆی ماندوو نەکات و بیر نەکاتەوە و ویستی خوداشی لەسەر نەبێت و سزای توند و ڕیسواکەر دەخاتە سەر ئەو کەسانەی کە عەقڵ و ژیری بەکار ناهێنن. قل انظروا ماذا في السماوات والأرض لەوە دوا کاتێک بڕیارماندا خودانەناسان لەناوبەرین پێغەمبەرانمان و ئەوانەی کە باوەڕیان هێناوە ڕزگار دەکەین هەر بەو شێوەیە بە ئەرچی خۆمانی دەزانین کە ئیمانداران ڕزگار بکەین قل يا أيها الناس إن كنتم في شك من ديني فلا أعبد الذين تعبدون من دون الله فلا اعبد الذین تعبدون من دون الله ولکن اعبد الله الذی یتوفاکم و امرت ان اکون من المومنین بڵێ ئەی خەڵکینە ئەگەر ئێوە گومانتان هەیە لە ئاین و بەرنامەی من ئەوە چاک بزانن کە من هەرگیز ئەو شتانە ناپەرستم کە ئێوە لە جیاتی خدا دەیان پەرستن ئەی ئینسان! ئەگەر خودا تووشی ناخۆشی و زیانێکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت فریات بکەوێت و لەسەرتی لابەرێت جگە لەو زاتە. یاخود ئەگەر بیەوێت تووشی خێر و خۆشێکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت بەری فەزل و بەخششی خودا بگرێت. هەرکام کە بیەوێت لە بەندەکانی بەهرەوەر دەکات لە ناز و نیعمەتانی بێشومار، ئەو زاتە هەمیشە لێخۆش بوو میهرەبانە. ئەی پێغەمبەر، بڵێ، ئەی خەڵکینە بەڕاستی حەق و ڕاستیتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە، ئەوەی ڕێبازی هیدایەتی وەرگرتبێت ئەوە سوودی بۆ خۆیەتی، ئەوەشی گومڕابووبێت و ڕێی ون کردبێت ئەوە گومڕاییەکەی لەسەر خۆی دەکەوێت و هەتا خودا خۆی داوەری دەکات و ئەو زاتە چاکترین و دادپەروەرترینی دادوەرانە.